تهتدون. یان ئەڵێن محمد خۆی هەڵی بەستوە حاشا وانیە بەڵکو ئەو قورئانە حەقە و ڕاستە و لەلایەن خوای تۆوەیە بۆ ئەوەی کۆمەڵە خەڵکێکی پێ بترسێنی بەر لە تۆ هیچ ترسێنەرێکیان نەهاتۆتە سەر بیان ترسێنێ بەڵکو بێنە سەر ڕێی ڕاست کە ئاینی ئیسلامە ئەوەی ئەم قورئانەی ناردۆتە خوار ئەو خوایەیە کە ئاسمانەکان و زەوی و چی لە نێوانیانا هەیە لە شەش ڕۆژا دروستی کردووە و لە پاشا عەڕشی داگیر کردووە. لە ڕەزامەندی ئەو لا بدەن هیچ دۆست و سەردار و سەرپەرشتیکارێکتان نابێ یارمەتیتان بدا و کەستان نابێ تکاتان بۆ بکا لای. دەسا بۆ بیرێ لە حاڵی خۆتان ناکەنەوە و ئامۆژگاریەکانیتان بە گوێدا ناچێ. ئەو خودایە کاروباری جیهان لە ئاسمانەوە تا زەوی رێکەخا بەهۆی کاربەدەستانی خۆیەوە کە فریشتەکانن پاشان فریشتەی کاربەدەست ئەگەڕێتەوە بۆ لای خوا واتە بۆ ئەو شوێنەی خوا فەرمانی داوەتێ لەویادا بێ لە رۆژێکا کە ئەندازەکەی بە حیسابی ئێوە هەزار ساڵە واتە لە ماوەیەکی دوور و درێژدا مەبەستی لەوەیە لە بڕیاردانی هەر کارێکەوە تا جێبەجێکردنی ماوەیەکی زۆری پێچێ. ارجعنا نعمل صالحا انا موقنون. ئەگەر چاوت لێ بێ کاتێ تاوانباران سەریان لە حوزوری خوای خۆیانا داخستوە و ئەڵێن، خوایە ئەوەمان بە چاوی خۆمان دی گفتت بە هاتنە دی دابوو گوێمان لێ بوو فەرمووت پێغەمبەرەکانت کاتی خۆی چیان لەلایەن تۆوە وتووە ڕاستیان وتووە. دەسا بمانگێڕرەوە بۆ دونیا تا ئەمجار کردەوەی چاک بکەین و بەپێی فەرموودەکانت بجوڵێینەوە، ئێمە ئێستا باوەڕمان بە تۆ و بە پێغەمبەرانی تۆ و بەڕاستی فەرموودەکانت هەیە. وەڵامی ئەگەرەکەی سەرەتای ئایەتەکە لە ئایەتەکەدا نەوتراوە، واتە ئەگەر ئەوەت بدیایە شتێکی سەیرت ئەدی کە چۆن ئەو کافرانە بە سەرشۆڕی لە حوزووری خوادا وەستاون، تەنها ئەو کەسانە باوەڕیان بە ئێمە هەیە کەوا ئەگەر ئەو ئایەتانەیان بخرێنەوە یاد و ئامۆژگاریان بکرێ پێیان بە ڕوودا ئەکەون و سوجدە ئەبەن و سەنا و ستایشی خوای خۆیان ئەکەن و خۆیان بە گەورە نازانن تا لە فەرمانی خوا بەلەسە ببن و ئیمان نەهێن و فەرمانبەرداری ئەمری خوا نەکەن. لە تەنیشتیان لە شوێنی نووستنی شەویان بەرزەبێتەوە، واتە بە شەو ڕاستەبنەوە بۆ خواپەرستی و لە ترسی سزای دۆزەخ و بە هیوا و تەماعی نیعمەتی بەهەشت لە خوای خۆیان ئەپارێنەوە و خوا چیی دابنێ لێی خەرجەکەن لە ڕێی ئەودا. فلا تعلم نفس ما لَا یَسْتَوُونَ. کە سزای بێ باوەڕان ئەوە بێ کە وتمان و پاداشتی ئیمانداران و چاکەکاران ئەوە بێ کە وتمان، ئەوەی باوەڕی بووە وەک ئەوە وایە کە گوناهبار و لە خوا نەترس بووە، دیارە وەک یەک نین و لە یەک ئاستدا نین. هەرچی ئەوانەن کە باوەڕیان بووە و چاکەیان کردووە، ئەوانە بەهەشتی جەننەت المەوایان بۆ هەیە کە بۆ هەمیشە تیا ئەژین و ئەمێننەوە، وەک شوێنی بۆ ئامادەکراویان لە پاداشتی ئەو کارە باشانەدا ئەیان کردن. وَأَمَّا الَّذِينَ فَسَقُوا فَمَأْوَاهُمُ النَّارُ. هەرچی ئەوانەیشن کە فاسق و گوناهبار بوون و باوەڕیان بە خوا نەبووە ئەو مەڵبەندەی تیا ئەگیرسێنەوە ئاگری دۆزەخە هەرچەند بیانەوێ لێی دەرچنە دەرەوە ئەهێنرێنەوە ناوی و پێیان ئەوترێ ئەو ئازار و سزای ئاگری دۆزەخە بچێژن و نۆشی بکەن کە بە درۆتان دائەنا و ئینکارتان ئەکرد و باوەڕتان پی نەبوو. وَکَانُوا بِآیَاتِنَا یُوقِنُونَ چەندین پێشەوای ئایینمان لە بەنی ئیسرائیلیەکان دروست کرد کە پێغەمبەرەکانیانن و بە فرمانی ئێمە ڕێیان پیشانی خەڵک ئەدا کاتێ کە خۆیان لە بەرامبەری دەردوو ئازاری دوژمنانی خوادا ڕاگرت و نامەی خوایان بە خەڵک ئەگەیاند و متمانەیان بە ئایەتەکانی ئێمە هەبوو خوای تۆ فەسڵ ئەکات لە نێوان ئەو پێغەمبەرانەی بەنی ئیسرائیل و ئەو خەڵکانەدا کە خوا ئەو پێغەمبەرانەی نارد بۆ سەریان بۆ ڕێ پیشاندانیان لەبارەی ئەو مەسەلانەوە کە ئیختیلافیان لە ناوا هەبوو تیایاندا. أولم يهد لهم كم ئایا ئەو کافرانە شارەزا ناکا بۆ ناسینی خوا؟ ئەوە کە ئێمە بەر لەوان خەڵکی چەندین چەرخمان فەوتاند و لەناو برد کە ئێستا ئەمانە لە هاتوچۆی بازرگانی ڕێگای شامیانە بە ناو نشینگەکانی ئەوانە ئەڕۆن؟ ئەو ڕووداوە چەندین نیشانەی بۆ خوایەتی خوا تیایە، دەی ئەوانە هێشتا هەر نابیسن؟ تۆیش ئەی محمد لە وەڵاما پێیان بڵێ، لە ڕۆژی زاڵ بوونی موسڵمانان بەسەر کافرانا کە ڕۆژی قیامەتە بە تەواوی دەرەکەوێ باوەڕ سەرکەوتووە و بێ باوەڕی دۆڕاندوویەتی. کافران ئەگەر لەو ڕۆژەدا ئیمانیش بێنن ئیمانەکەیان هیچ سوودێکی نابێ بۆیان و مۆڵەتی هیچیشیان نادرێ هەر کە لێپرسینەوە تەواو بوو پاڵیان پێوە ئەنرێ بۆ ناو دۆزەخ. ابن عباس ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێت دەفەرموێت، لە کاتێکدا لای پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ دانیشتبووین، عەلی کوڕی ئەبی تالیب ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ هاتە لای و فەرمووی، دایک و بابم بە قوربانت بن، قورئان لە سنگم دەچێتە دەرەوە و توانام بەسەریدا نییە، واتە زوو لەبیرم دەچێتەوە. پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، باوکی حەسەن، چەند وشەیەکت فێر بکەم، خودا دەیکاتە سوود بۆ تۆ، هەر کەسێکیش فێری بکەیت سوودی پێ دەگەیەنێت، ئەوەی فێری بوویت و لەبەرت کرد لە سنگتدا بمێنێتەوە؟ وتی، بەڵێ ئەی پێغەمبەری خودا فێرم بکە، فەرمووی، ئەگەر شەوی هەینی بوو، توانیت سێیەکی کۆتایی شەو هەستە، چونکە کاتێکە نزا تیایدا وەردەگیرێت، یەعقوبی براشم سەلامی خوای لەسەر بێ بە کوڕەکانی فەرموو، سوف استغفر لکم ربی، پاشان داوای لێخۆشبوونتان بۆ دەکەم لای خودا. فەرمووی کە شەوی هەینی هات ئەگەر نەتوانی نیوەی شەو هەستە، خۆ ئەگەر نەتوانی ئەوا سەرەتای شەو هەستە و چوار ڕکات نوێژ بکە، لە ڕکاتی یەکەم سورەتی فاتیحە و سورەتی یاسین بخوێنە، لە رکاتی دووەم سورەتی فاتیحە و سورەتی دوخان، لە رکاتی سێیەمدا سورەتی فاتیحە و سورەتی سەجدە، لە رکاتی چوارەمدا سورەتی فاتیحە و سورەتی تبارک بخوێنە. کە لە تەحیەت خوێندن تەواو بوویت سوپاس و ستایشی خوا بکە. سەڵاوات بدە لەسەر من و تەواوی پێغەمبەران سەلامی خوایان لەسەر بێ، داوای لێخۆشبوون بکە بۆ باوەڕدارانی ئافرەت و پیاو و ئەوانەی پێش تۆ بە باوەڕەوە کۆچی دواییان کردووە، پاشان بڵێ، خودایە پەروەردگاری من ڕەحمم پێ بکە بەوەی واز لە گوناهەکان بهێنم هەتا لە ژیانمدا مابم. ڕەحمم پێ بکە بەوەی کە تەکلیف بکرێم بە شتێک کە پەیوەست نیە بە منەوە ئەوەم پێ ببەخشە کە چاوم لە شتێکەوە بێت ڕەزامەندی تۆی تێدا بەدەست بهێنم خودایە ئەی بەدیهێنەر و جوانکاری ئاسمانەکان و زەمین خاوەنی گەورەی و ڕێز و بەرزیەک کە نابەزێنرێت داوات لێ دەکەم یا اللە یا ڕەحمان بە گەورەیت و نوری ڕووت چاوەکانم ڕووناک بکەیتەوە بە قورئانەکەت. زمانمی پێ پاک بکەیتەوە و دەرو لە دڵم بکەیتەوە سنگم فراوان بکە و لاشەمی پێ کارا بکە هیچ کەسێکی تر جگە لە تۆ هاوکارم نابێت لەسەر ڕاستی کەسیش نای بەخشێ جگە لە تۆ هیچ توانا و هێزێک نیە جگە لە خوای باڵا دەست و گەورە باوکی حەسەن سێ هەینی یان پێنج یان حەوت هەینی ئەوە دووبارە دەکەیتەوە وەڵام دەدریتەوە بە پشتیوانی خوای گەورە. سوێند بەو زاتەی منی بە حەق ڕەوانە کردووە، هەرگیز باوەڕدار هەڵەی تێدا ناکات، واتە ئەگەر باوەڕدار بێت دەگاتە ئەنجام. ئیبن عەباس وتی، سوێند بە خوای گەورە، عەلی کوڕی ئەبی تالیب ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ، پێنج یان حەوت هەینی بەسەردا تێنەپەڕی، کە گەڕایەوە لای پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ بۆ هەمان کۆڕ، فەرمووی، ئەی پێغەمبەری خودا! پێشتر چوار ئایەت یان هێندەی ئەوەم دەخوێندەوە یان لەبەر دەکرد کوت و پڕ لە بیرم دەچووەوە، بەڵام ئەمڕۆ چل ئایەت لەبەر دەکەم و لەبەر دەخوێنمەوە وەک ئەوەی قورئانی پیرۆز لەبەر چاوم بێت. کاتێک گوێم لە فەرموودەیەک دەگرت کە دەمویست بیڵێمەوە لە بیرم نەدەما، بەڵام ئەمڕۆ کە گوێ لە فەرموودەیەک دەگرم کاتێک دەمەوێ بیڵێمەوە پیتێکیم لە بیر ناچێت. پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، سوێند بێ بە خودای کەعبە، باوەڕداریت ئەی باوکی حەسەن. ئەوەی فەرموودەکە داوای دەکات زاڵبوونە بەسەر لەبیرچوونەوەدا و پشت بەستن بە خودای گەورە، نزا و پاڕانەوە کە خودا دامەزراوی بکات، ئەوەش لە توانای کەسدا نییە جگە لە زاتی اللە.